کەشتیەکە کەوتە ڕێ و ئێمە ماوەی بیست و چوار ڕۆژ بەسەر ئاوی نیلەوە ڕۆشتین تا گەشتینە دەریا لەم بیست و چوار ڕۆژەدا بە بەردەم شار و پەرستگە و کێڵگە و مێگەلی زۆردا تێپەڕین بەڵام من لە بینینی دیمەنی ئەو دەوڵەمەندیانەی میسر چێژم وەرنەئەگرت چونکە بە پەلە بووم هەرچی زووتر لە وڵاتە بڕۆم و خۆم بگەێنمە جێگایەک کە لەوێ نەمناستەوە کاتێ لە نیل چوینە دەرەوە و کەشتی کەوتە دەریاوە ئیتر کاپتان نەیەتوانی وشکاویەکانی نیل ببینێ و پەرێشان بوو بەمنیوت ئایا باشتر نییە لە کەشتی دابەزین و بە وشکایی دا بڕۆین بۆ ئەزمیر وتم ڕێگەی وشکانی چەتەی لێ و هەرچیەکمان هەبێ لێمانی ئەستێن و لەوەی بمان کوژن مەلەوانەکانی کەشتێکە کاتێ دەریان بینی وە خۆی پێشویان دەم و چاوی خۆیان بە بەردی تیژ ڕنیەوە تاوەکو خویەکان بکەنە دۆستی خۆیان و بە سەلامەتی بگەنە جێی مەبەست ڕێبوارەکانی کەشتێکە کە زیاتر خەڵکی سووریا بوون بە دیتنی ئەم دیمەنە کەوتنە مەترسی و میسریەکانیش کە لەو کەشتێدا بوون ترسان میسریەکان لە خوای خۆیان ئامون داوای یارمەتیانە کرد و سریانیەکان هاواریان بۆ بەعل لە کرد و کاپتاش خویەکەی خۆی دەرهێنا بوو لە بەردەمیدا ئەگریا و بۆ ئەوەی دەریا بکاتە دۆستی خۆی حەڵلقەیەکی مسی خستە ئاوەکەوە بەڵام دوایی بۆ لە دەستچوونی مسەکەی زۆر دڵگران بوو ئەم ڕووداوانە ماوەیەکی خایەن تاوکو و سەوڵ لێدەرەکان کە تا ئەو کاتە لە نیل و لە دەریادا سەوڵیان لێدا دەستیان هەڵگرت و مەلەوانەکانی کەشتی بۆ بەردەوامی بەرەو پێشچوونی کەشتەکە چارۆکەکانیان هەڵکرد لەو کاتەدا هەموو شتێ ئارام بوو ئیتر مەلەوانەکان دەموچاوی خۆیان بریندار نەئەکرد و ڕێبوارەکانی دەریا بانگی خویەکانیان ناکرد دوای ئەوەی چارۆگەکان هەڵکران کەشتێکە خێراتر بوو گرفتاری جوڵەی شەپۆلەکانی دەریا بوو کاپتا کاتێکە بینی کەشتێکە بەو شێوەیە تەکانی ئەدا ترسا و یەکێ لە گوریسەکانی کەشتیەکەی بە قایم گرت و دوای چەند ساتێ بەناڵەوە بە منیوت بە شێوەیەک گەدەم بەرزەبێتەوە کە خەریکە لە دەمەوە دێتە دەرێ و بێگومان ئەمرم کاپتا وایە زانی ئەمرێ و بە منی وت گەورم لە تۆ دڵ ڕەنجاو نیم چونکە تۆ منت بۆ ئێرە نەهێناوە بەڵکو خۆم بووم کە بە تۆموت ئەبێ لە تەبەز دەربچین و بڕۆینە شارێکی تر کاتێک کە مردم لاشەکەم فرێ دەرە ناو دەریاوە چونکە ئاوی دەریا شۆرە و وەک حەوزەکانی خانەی مەرگ وایە و ناهێڵێت لەشم پەرت و بڵاو بێ مەلەوانەکانی کەشتێکە کە لە زمانی میسری تێگەشتن کاتێ ئەم قسانیان گوێ لێ بوو کەوتنە پێکەنین و پیانوت ئەی کابرا یەک چاو لەم دەریایەدا گیانەوەری وەها هەیە کە ددانەکانی لە ددانی تیمساح گەورەتر و تیشترە و پێشەوەی لاشەکەت بگاتە بنی دەریاوە کردکردت دەکەن و قوتە دەدەن کاپتا کە تێگەیشت تەرمەکەی لە ئاوە سوێرەکەی دەریادا نامێنێتەوە و ئەبێتە خۆراکی گیانەوەران دوای بیستنی قسەکەیان دەستی بەگریان کرد دوای پاش کەمێکی ترکەوتە ڕشانەوە و لە دوای ئەو ڕێبوارانی کەشتێکە چ میسری و چ سریانی هەمویان گرفتاری ڕشانەوە بوون و هەرچیەک لە گەدەیاندا بوو هاتە دەرەوە و ڕەنگیان ڕەشهڵات و دوایی سەوە ساڵگەڕا من بە بینینی نەخۆشییە بە کۆمەڵەکەیان سرم سوڕما چونکە لە خانی ژیان مامۆستاکانمان ئەم نەخۆشیان بە ئێمە نەوت بوو نەمەزانی ئەو نەخۆشیە چیە و نەخۆشیە هەمەگیرەکان کە لە ناکاودا کۆمەڵێ زۆر تووشیە بوون ناسراو بوون و هەموو پزیشکەکانی دەرچووی خانی ژیان لی بە ئاگا بوون هەزارەها ساڵ بوو کە ئەم نەخۆشیانە ناسراو بوون و دەرمانیشی هەبوو نیشانەکانی ئەو نەخۆشیانە دیار بوون و ئەناسرانەوە بەڵام ئەم نەخۆشیە لە هیچ یەک لەو نەخۆشیانە نەئەچوو من وام هەست کرد کە ئەگەر هەموو پزیشکەکانی پاشایەتی کۆ ببنەوە ناتوانن ئەو نەخۆشیە هەمەگیرە بناسنەوە کە لە ناکاو هەموو گەشتیارانی گرتەوە ئەو نەخۆشیە نە پەتای سکچون و ڕشانەوە بوو نە تاعون و نە ئاوڵە چونکە هەریەکە لەم سێ نەخۆشیە نەخۆشەکە تای لێدێ بەڵام ئەو کەسانەی ئەڕشانەوە تاوژانە سەریشیان نەبوو من بۆنی دەمیانم کرد کە بزانم ئایا وەک نەخۆشی پەتا دەمیان بۆنی ناخۆشی لێدێ بەڵام هیچ بۆنێک لە دەمیان نەهات و نەرماوی ڕانیانم پشکنی کە بزانم ئایا وەک نەخۆشی تاعون لە تەک ڕانیانەوە غدەیەک هاتۆتە دەرێ بەڵام غودەشم نەدی و لەسەر ڕووی لەشیانیش تلۆقی تایبەت بە ئاوڵە بەدی ناکرا و تەنانەت لەناو هەموو ئەوانەی ئەڕشانەوە یەکێکیان نێوچەوانی گەرم نەبوو پێم سیر بوو کە ئەمە چ نەخۆشیەکە کە نیشانەکانی لە هیچ کام لە کتێبە کۆنەکاندا نەنووسرابوو بەترسەوە چوومە لای کەشتیوانەکە وتم لە کەشتەکەتدا نەخۆشیەکی ترسناک پەیدا بوو کە تا ئەمڕۆ نمونەی نەبووە چونکە من کە پزیشکێکی میسری و دەرچووی خانەی ژیانم لەم نەخۆشیە بێ ئاگام و پێ دەڵێم کە بە زووترین کات بەرە وشکانی بڕۆ بۆ ئەوەی نەخۆشەکان بگەێنی نەوشکانی کەشتیوانەکەوتی مەگەر تۆ تا ئێستا لە دەریادا سەفرت نەکردووە من وتم نا وتی ئەم نەخۆشیە کە پزیشکێکی میسری وەکو تۆ لی بێ ئاگایە بیماری دەریایە و هۆی دروستبوونی ئەم نەخۆشیە زۆر خۆریە و لەم کەشتیەدا ئەو ڕێبوارانەی کە حەزیان لێبێ لە سەرخەرجی نووسنگەی سریانی کە خاوەنی ئەم کەشتیە خواردنە خۆن و خەرجی خواردنەکەیان لەگەڵ کرێی سواربوونی کەشتیەکەی پێکەوە داوە بەڵام تۆسینەوە کاتێ هاتیە کەشتێکەوە وتت لەسەر حسابی خۆم خواردنە خۆم و هەر لەبەر ئەوەش لە خواردنی زۆر خۆت پاراستوە و ئێستا کە هەموو نەخۆشن تۆساغی بەڵام ئەمانە کە ئەزانن خواردنەکەیان لەسەر سابی نووسنگەکەیە تا بتوانن سکی خۆیان پڕ لە خواردنەکەن تا گوایە هەڵ نەخەڵەتابن تا کاتێک کە بەسەر نیلەوە بوون زۆر خواردنیان زیانی نەبوو چونکە نیل ڕووبارە و شەپۆلی نیە بەڵام ئێستا کە هاتوینەتە دەریاوە ئەمانە دوای هەر ژەمێ خواردنی زۆر تووشی ئەم نەخۆشی ئەبنەوە و ئەوەی کردویانەتە گەدەیانەوە بەهۆی ڕشانەوە دێتە دەرەوە کە هۆیەکەی تەکانەکانی کەشتێکەیە کە ئەویش بەهۆی شەپۆلەکانی دەریاوە وتم بۆچی لەم هەوا ناخۆشە تۆفانیەدا کەشتی لێخوری کە ڕێبواران تووشی ئەم نەخۆشیە بن وتی ئەم هەوایە تۆفاناوی نییە بەڵکو باشترین هەوایە بۆ کەشتیوانی چونکە تا با هەڵنەکە ناتانی کەڵک لە چارۆگەکان وەربگری دوای وتی سینۆها ئەگەرچی تۆ پزیشکێکی میسری بەڵام ئەم زانستە لەمن فێربە کە چارەسەری نەخۆشی دەریا تەنیا کەم خواردنە و ئەگەر ڕێبوارانی کەشتی خواردن کەم بخۆن دووچاری ئەم نەخۆشیە نابن وتم ئایا ئەمانەی نەخۆش ئەکەون ئەمرن کەشتی وانەکەوتی کاتێ گەشتی نەوشکانی و ئەمانە دابەزین لە هەموو ئەو کەسانی لە وشکانیدان ساخترە بن چونکە قورسایی گەدەیان بەهۆی ڕشانەوەی یەک لە دوای یەکەکانەوە نامێنێ و نەخۆشی دەریا بەز ئەو کاتانە هەیە کە کەشتی لەسەر دەریا ئەڕوات و کە گەیشتە وشکانی نامێنێ. لەم قسانەدا بووین کە شەو داهات لە کاتێکدا کە لە هیچ لایەکە وشکانی دیار نەبوو بە کەشتیوانەکەم وت لەم شەوە تاریکەدا چۆن ڕێگاکەت ون ناکەیت و لە جیاتیەوەی بۆ ئەزمیر بچی بۆ سەرزەمینی مرۆڤ خۆرەکان ناچی؟ وتی من یارمەتی لە خویەکان وەرەگرم و ڕێگا ون ناکەم تا کاتێک کە ڕۆژە خی خۆر یارمەتی مەدات و کاتی شەو خی مانگ و خی ئەستێرەکان یارمەتیم ئەدەن و ناهێڵن بەرەو شوێنی زەلام خۆرەکان بڕۆم پاشان کەشتیوانەکەم بەجێهێشت و چوومە گۆشەیەکەوە کە بنوم بەڵام تا بەیانی بەهۆی ڕۆشتنی کەشتیەکە و دەنگی چارەوگەکان و شەپۆلەکانی دەریا خەوم لێ نەکەوت ڕۆژی دوایی هەندێک خواردنم بۆ کاپتا برد و ئەو نەی خوارد و ئەو سادڵنیا بووم کامرێ چونکە هەرگیز ڕووی نەدابوو کە کاپتا هۆ و دەرفەتێکی بۆ خواردن دەست بکەوتایە و کەڵکی لێوەر نەگرتبێ حوت شە و حەوت ڕۆژ ئێمە لە دەریادا بووین و لە ڕۆژی هەشتم ئەزمیر دەرکەوت کاتێ گەشتینە ناو بەندەرەکە چارۆگەکانیان هێنایە خوارەوە و مەلەوانەکانی کەشتێکە سەوڵیان بەدەستەوە گرت کە کەشتێکە بگەێنە پەراوێز و من بەسەر سوڕمانەوە سەیرم کرد بەندەکەم و هەموو ڕێبواران کە بێ هێز بوون هەر ئەوەندە کەشتێکە گەشتە بەندەر هەڵسان و بەڕێکرد و هەمویان ئەیانوت برسیمانە و داوای خواردنیانە کرد من هیچ کاتێ نەمبینی بوو کە کۆمەڵێ نەخۆش کەواتە زانی ئەمرن لە ناکاو بەو شێوەیە ساغ ببنەوە و بکەونە ڕێ و قسە بکەن و پێ بکەنن ئەو ساکە زانیم کە زانست کۆتایی نیە و مرۆڤ هەرچەندە شت فێربێ هێشتا داماوە و پێویستی بە فێربوونی ترە چونکە ئەگەرچی ئێمەی پزیشکی میسری باشترین پزیشکەکانی جیهانین بەڵام هێشتا بە قەدەر کەشتیوانێکی نەخوێندەوار زانیاریمان نییە و هاوکارەکانی من لە تەبەس لە بوونی نەخۆشیەکی ئەو تۆ کە لە ناکاودا چارەسەرەبێ بێ ئاگا بوون سووریا بە وڵاتی سوور ناسرا و میسر بە وڵاتی ڕەش بەهۆی ڕەنگی خاکەکەیان و هەروەکو ڕەنگی خاکیان جیاوازە هەموو شتێکی سریانیەکان لەگەڵ میسریەکان جیاوازە میسر وڵاتێکی تەختە و چیای نییە بەڵام سووریا وڵاتێکی شاخاویە و لە نێوان دوو چیادا دەشتێک هەیە و لە هەر دەشتێک لەو دەشتانە گەلێک ژیان بەسرەبەن و پاشایەکیان هەیە و هەموو ئەم پاشایانە سەرانیان ئەدایە فیرعون لە کەنارەکانی سووریا خەڵکی بەهۆی ماسی گرتن و دەریاوانی ئەژیان و لە ناو زەویەکان هۆی ژیان کشتتوکاڵ و ڕێگری بوو لەشکرەکەی فیرعون هەرگیز نەیتوانی بوو ڕێگرەکانی سووریا سەرکوت و بنبڕکە لە میسر خەڵکی زیاتر ڕۆت بوون بەڵام لە سووریا خەڵکی سەرتاپا پۆشتە بوون و جلوبەرگی خۆیان لە خوری ئەچنی بەڵام هەمان خەڵکی کە سەرتاپا پۆشرابوون کاتێک کە ئەیانویست پێویستە سروشتیەکانی خۆیان جێبەجێ بکەن بەبێ ئەوەی بڕۆنە جێگایەکی تایبەت و ئەم کارەیان لەوێ بکردایە لە هەموو جێگایەکدا بێ ڕەچاوکردنی دید و بینینی خەڵکی کارەکانە کرد و گوێن نەدایە پیاوەکانی سووریا ڕیش و قژی درێژیان هەیە و هەر شارێ لە وڵاتەکەیان خوایەکی تایبەتی هەبوو مرۆڤیان بۆ خویەکان قوربانیە کرد هەندێ لە کردەوەکان کە لە میسردا ناشیرینە لە سوریا ڕێگەی پێدرا و لەوانە دۆستایەتی و هەڵسوکەوتی ژن و پیاو و لە هەندێ لە جەژنەکان پیاوەکان و ژنەکان بە شێوەیەکی ئاشکرا تێکەڵی یەکترەکەن هەر جارێ فیرعون کار بەدەستێکی ئەنارد کە لە پاشاکانی سووریا سەرانە وەربگرێ ئەو کاربەدەستە ئەم فەرماندەی بە دوورخستنەوە زانی چونکە میسرەکان جگە لە کەمێکیان ئەوانی تر نیانەتوانی لەگەڵ وەستی ژیانی دانیشتوانی سووریا بسازێن لەگەڵ ئەوەشدا لە ئەزمیر پەرزگایەکی لێبوو بە ناوی ئامون و میسریەکانی دانیشتووی ئەو شارە دیاریان بۆ ئەم پەرزگەیە برد ماوەی دو ساڵ من لە ئەزمیر مامەوە و لەم ماوەیەدا زمان و خەتی بابلی فێربووم چونکە پێیان وتم یەکێ کە زمان و نووسینی بابلی بزانێ ئەتوانێ بۆ هەموو وڵاتە بەناو بانگەکانی دنیا سەفەر بکات و لە هەموو شوێنێ لەگەڵ خەڵکی خوێنەوار قسە بکە خەتی بابلیان لەسەر لەوحەی خاکی کە لە شێوەی هەویرە ئەنووسی پاشان لەوحەکان کە بە پەیکان کەشتێکی نوکتیژە لەسەری نووسرابوو ئەیان کردە ئاگرەوە و وەک خشت ڕق من لە پێشە پێم سیر بوو بۆچی خەتی بابلیان و وەک خەتی میسری لەسەر پاپیرۆز نانووسی بەڵام دوایی تێگەشتم کە کاغەز لە ناوەچێ بەڵام لەو حەی لە کوورە گەرمکراو ئەمایەوە و ئەمە نیشانیەدا کە پاشاکان و دەسەڵاتداران بە چ خێراییەک پەیمان و بەڵێنەکانیان فەرامۆشەکەن یەکێک لەو شتانەی لە سووریا هەیە و لە میسر نیە ئەوەیە کە لە سووریا پزیشک گەبێ بچێ بۆ ماڵی نەخۆش و هەرگیز نەخۆش نانێرێ بە شوێن پزیشکدا کاتێ پزیشکە چێتە ماڵی نەخۆش واتێ گەن کە خویەکان ئەویان نردوو دەسەقی پزیشکەکە پێش چارەسەرکردن ئەدەن و ئەم بابەتە بە قازانجی پزیشکە چونکە نەخۆش کاتێک کە چارەسەرکرا کرێ پزیشکەکە لە بیرەکە. هەریەکە لە دەوڵەمەندەکانی سووریا پزیشکی تایبەت بە خۆیان هەبوو تا کاتێک کە ساغ بن دیاری ئەدەنێ بەڵام دوای ئەوەی نەخۆشکەوتن دیاریەکەی کە ئەبێ بیدەنێ نامێنێ تا ئەو کاتەی دووبارە چاکە بێتەوە بەندەکەی من لەو ڕۆژەی کە هاتی ناو ئەزمیرەوە منی ناچار کرد هەندێ لە هەق دەستەکەم بدەم بەو کەسانەی بۆ شوێنە جیاجیاکانی شارە ڕۆن بۆ ئەوەی بلیمەتی من لە پزیشکی دا بە خەڵکی ڕابگەنن. کاپتا ئەیوت ئەگەر لەم شارە دا ناوبانگت هەبێ مەجبوور نابی بۆ چارەسەری نەخۆشەکان بچی بۆ ماڵیان بەڵکوو ئەوان خۆیان دێن بۆ لای تۆ. هەرچەندە من ئەموت لە سووریا نەخۆش ناچێتە ماڵی پزیشک بەڵکوو پزیشک ئەبێ بچێتە لایەن، نەیە سەلماند و ئەیوت لە سەرەتا دا وایە بەڵام پاژەوەی خەڵکی لە سەری ڕاهاتن ئیتر ئەوان دێن بۆ لای تۆ لەبەر ئەوەی خەڵکی نەزان و بە زووی ملکەچی مۆدێلی ڕۆژە بن بە تایبەتی ئەگەر ئەو مۆدێلە لە وڵاتێکی بیانەوە هاتبێ ئەوان هەر ئەوەندە بزانن کە ڕۆشتن بۆ ماڵی پزیشک بووە مۆدێلی ڕۆژ ئیتر واز لە ڕاهاتنەکەی پێشویان ئەهێن و شێوەی باوی میسری ئەگرنەبەر یەکێکی تر لە کارەکانی کاپتا کە بە منی کرد ئەوە بوو کە لە کۆڵان و شەقامەکان بچمە لای پزیشکە سووریەکان چونکە ئەو پزیشکانە کە ناچار بوون بچن بۆ ماڵی نەخۆشەکانیان هەمیشە لە کۆڵان و شەقامەکاندا ئەبینران و پێیان بڵێم من پزیشکی ناسراوی میسریم کە خوێندنم لە خانەی ژیان تەواو کردووە و لە هەموو دنیادا ناوبانگم هەیە و ئەوەندە زانستم هەیە کە ئەگەر خویەکان بهێڵن مردوو زیندووەکەمە و کوێر بیناکەم بەڵام زانست لە هەموو جێگایەک وەک یەک نییە و نەخۆشیەکان لە هەر وڵاتێ جۆرێکی تایبەتیان هەیە بۆیە هاتوومەتە شاری ئێوە کە نەخۆشیەکانی ئەم شارە بناسم و چارەسەریان بۆ بدۆزمەوە و لە زانستی ئێوە ئاگادار بم من نامەوێت پێشبڕکێ لەگەڵ ئێوە بکەم چونکە بۆ پەیداکردنی زێڕ و پارە نەهاتوم و زێڕوزی و لەلای من وەک ئەم خاکەی ژێر پێم وایە کەواتە هەر کاتێ ئێوە بینیتان خویەکان لە یەکێک تووڕەن و تووشی نەخۆشیەکی بێعیلاجیان کردووە بینێرنە لای من بەڵکو بە شێردەکەی خۆم بتوانم چارەسەری بکەم چونکە ئەزانم ئێوە هەرگیز بۆ چارەسەری نەخۆشەکانتان کێرت بەکار ناهێنن ئەگەر توانیم ئەو نەخۆشانەی کە ئێوە ڕەوانەی لای منیەکان بە چێر چاکیان بکەمەوە هەرچیەک زێر و پارەم وەرگرت لەگەڵتاندا نیوەیەکەم و ئەگەر نەمتوانی چارەسەریان بکەم ئەیان نێرمۆ لای خۆتان و ئەگەر شتێکیشم بدەنێ هەمووی ئەدەمەوە بەخۆتان کاتێ بەم شێوەی لەگەڵ پزیشکێکی سووری قسەمە کرد ئەو ڕیشی خۆیە خوراند و ئەیوت گومانی تێدانیە کە خوایەکان زانستیان داوە بە تۆ چونکە وتەکانت بە تایبەتی ئەو بەشەی لەمەڕ نیوەکردنی زێر و پارەکانە دڵخۆشکەرە و لەبەر ئەوەی تۆ بە کێر چارەسەری نەخۆشەکەی ئەگەر بشتەوێت ناتوانانی لەگەڵ ئێمەدا کە نەخۆش بە دەرمان چارەکەین پێش بڕکێ بکەی ئێمە لەو باوەڕەداین نەخۆش بە کێر چارەسەر ناکرێ بەڵکو ئەمرێ و تەنها ڕاسپاردەیەکت پێ ئەڵێن و ئەویش ئەوەیە کە هەرگیز بەهۆی جادوگەریەوە کەس چارەسەر مەکە چونکە ئەگەر بتەوێ بەهۆی جادو و خەڵکی چاک بکەیتەوە لەو کەسانی کە لە تۆ فێڵ بازترن دو ئەکەوی من باوەڕم بەم قسەیە کرد و ئەمزانی لە سووریا جادوگەرەکان لە شەقام و کۆڵانەکاندا وەک پزیشک ئەسوڕێنەوە و بەو پیشەیە خەڵکی ساکار و خۆش باوەڕ چارەسەرەکەن ئەوانیش یان ئەمرن یان بەهۆی بەسەراچوونی کات چاک ئەبوونەوە لە میسری ئێمەش جادوگەری هەیە بەڵام لە لای ئێمە جادوگەری هوەرێکە تایبەتە بە کاهینەکان و تەنها کاهینەکان ئەویش لە ناو پەرزگاکاندا جادووەکەن و ئەگەر یەکێک لە دەرەوەی پەرزگا جادوو بکە سزایەکی سەختە درێ ئاکامەکانی شێوەی چارەسەرکردنەکەم لە ئەزمیر زۆر سەرنج ڕاکێش بوو ئەوەندەی پێنەچوو ناوبانگم کەوتە ناوە و دەرەوەی شار من لەگەڵ ئەو پزیشکانەی کە نەخۆشە بێ چارەسەرەکانیان ئەناردە لام بە دروستی ڕفتارمە کرد و ئەوەی لێیان مەستان نیۆم ئەدایە ئەو پزیشکە سریانی کە نەخۆشەکەی ئەناردەلام و بە نەخۆشەکەشم ئەوت بچێتە لای پزیشکەکە و پێ بڵێ چەندت پارە داوە بە من؟ کەرەسەی چارەسەرکردنەکەی من چێرت بوو هەموو جارێ پێش بەکارهێنان لە ئاگردا خاوێنمە کردەوە و هەر لەسەر شێوەی کاری خانەی ژیان خۆشم خاوێن ڕاگرت ڕۆژێکیان پیاوێکی کوێر هاتەلام و دیار بوو کە ماوەیەک بوو لای پزیشکە سووریەکان چارەسەرکرا بەڵام خراپتر ببوو ئەوەی کە ئەوان بۆ چارەسەری چاوی بەکاریان هێنابوو تف و خۆڵ بوو کە تێکەڵیانە کرد و ئەیان خستە بان چاویەوە بەڵام من بۆ چاکردنەوەی ئەو پیاوە دەرزیم بەکارێنا و لە پێشا دەرزیەکەم کردە ئاگرەوە و دوای خاوێن بوونەوە بەو دەرزیە چاویم چاکردەوە و بینایی هاتەوە بەڕادێک ئەم بابەتە یارمەتی ناو دەرکردنی دام کە لە تەواوی شاری ئەزمیر منیان بە نوێنەری خویەکانە زانی و ئەیانوت چۆن خویەکان ئەتوانن چاو بە نابینا ببەخشن سینۆهش ئەو هە ئەتوانێ